کەللا لەیونبەذەننە فی الحوطەمە. با واز لەم کردەوە و بیر و بۆچوونانەی بهێنێ. بەڕاستی ئەو فڕێ ئەدرێتە ناو حوتەمەوە، کە وشەی حوتەمە واتە ئەو ئاگرەی هەرچی تێبکەوێ دایئەڕزێنێ. انها علیهم موصدە. بێگومان ئەو ئاگرە بەسەر ئەو عەیب لە خەڵک دەرهاوەر و ناو ناتۆرە لە خەڵک نەرانەدا قەپات کراوە لە ژووری تایبەتی دۆزەخدا. فی عەمەد مومەددە. کە حاڵی ئەو کەسانە وایە بەسراون بە ستوونی ڕاکێشراوەوە.